دنیاە زۆر ڕەنج ئەدا هەموو مرۆڤەکان لە هەوڵان یا ایها الانسان انک کادح تێدەکۆشی هەوڵدەدەی انک کادح الی ربک کدحا فملاقیه بەرەو خوا دەڕۆیتەوە هەرچەند پشتی لە خوا بێ هەرچەند بێدین بێ بەڵام هەر بۆ لای خوا ئەگەڕێتەوە فملاقیه و یصلی سعیرا دەچێتە جەهەنم چونکە ئەم لێرە حسێبی نەکرد بۆ ئەوێ ئەوی تریان کردی بەڕێزان شەهوەت و شوبها دوو دەردن کە جمعی پێشوو باسم کردن ئینسان مل دەشکێنن و سەری لە دۆزەخەوەتن ئەکەن بەڵام ئەگەر هاتوو ڕەدی شوبهت دایەوە بە دەلایلی قورآن بە یەقینی ئیمان ئەوا ڕزگارت دەبێ ئەگەر شەهوەتیش کۆنترۆڵت کرد ڕێگەی حەڵاڵت گرتە بەر بۆ هاوسەرگیری بۆ پەیاکردنی ماڵ ئەوا سرد لە بەهشتەوە دەردەکا بۆیە بێ ئاگامان لێبێ عاقبەتی هەموو یەکێک لە ئێمە یا باش دەبێ یا خراپ دەبێ بە عەربی پێڵێن حسن الخاتیمە و سوء الخاتمە عاقیبەت خێری و عاقیبەت شەڕی خوا پەنامان با مسلمانان دڵنیابین خوای پەروەردگار ئیشی بە ئێمە نییە هیچ ئیشەکی بە ئێمە نییە ئیشی بە کەس نییە لە مەخلوقاتی خۆی هەرچی هەرچی دروست کراو هەیە هەمووی وەک شەیتان وابێ یەک زەڕە لە مڵکی خواکەم ناکا هەموویشی وەکو محەممەد المستەفا وابێ سەل الله عليه وسلم یەک زەڕە لە مڵکی خوا زیاد ناکا لە ئایەتێکی قورئانە رب العالمین بە پێغەمبەر فەرمی صلی الله علیه وسلم کە زۆر خەفەتی ئەخوار زۆر بێتاقەت بوو کەوا ئەو خەڵکە ملی ڕێگەی دین ناگرن بەرەو کوفر و بەرەو جەهەنم دەڕۆن خوا فەرمی ولا يحزنك الذين يسارعون في الكفر خەفەتت نەداتێ و بێزارت نەکا ئەوانەی کەوا ولهم عذاب عظیم خوا سزای سەختی بۆ ئامادە کردوون پەنا ئەگرم بەخوا بەڕێزان بزانین ئەسبابی عاقبەت خێری و ئەسبابی عاقبەت شەڕی لەم دنیاەدایە عملی ساڵح لەگەڵ ئیمانە لەگەڵ دڵی باشە ئەمانە خەیرن بۆ دنیا و بۆ قیامەت باشترین ئیشیش ئیشی دڵە، خۆشویستنی خوا، تەوەکول بە خوا، هەستکردن بە ڕەقابەی خوا، لەگەڵ خوا بوون، ئەوە ئیشی دڵە. گەندەڵی، تێکچوونی مەنزوومە، پیسبوونی هەوا، بەرزبوونەوەی پلەی گەرمی، فەساد، بەدڕەوشتی، سووخۆری، بێڕەحمی بەڕ و بەحری گرتووەتەوە. بە چی؟ بما کسبت ایدی الناس هەمووی بەری کردەوەی خەڵکە. لیوزیقەهم بعض الذی عملوا لعلهم یرجعون ئەوەی دووچارمان دەبێت خوا فەرمێ بەڵکو بگەڕێنەوە لە عەزابە سەختەکەی قیامەت ڕزگاریان بێ ئێمە ئەمرمان پێکراوە فەرمان بەرداری خوا بکەین لە حەرام دوورکەوینەوە سنووری خوا نەبەزێنین کردەوەی باش باشە لە هەموو کاتێکا بەڵام لە سەرەمەرگا باشترە قسەی باش هەموو کاتێ هەر باشە بەڵام لە سەرەمەرگا زۆر پێویسترە إنما الأعمال بالخواتم ئیمامی بخاری دەیگەڕێتەوە ڕەحمەتی خوای لێبێ پێغەمەری خوا فەرمێ کردەوەکان عاقبەتەکەیان حسێبە بەچی کۆتاییان دێ هەرکەسێ خوا تەوفیقی با بۆ کاری باش لە عمریا بە تایبەتی لە ئەخیر دەقیقەی ژیانیا ئەوە گرەو دەباتەوە ئەوە عاقیبەت خێرە بۆیە هەموو جمعەیەک خەتیبەکان دەیخوێنەوە بە موسڵمانان ئەڵێن، یا ایها الذین آمنوا، ئیمانداران، اتقوا اللە، فەرمانی خوا جێبەجێ بکەن، لە قەدەغەی خوا دوور بکەونەوە، خواتان خۆش گەرەک بێ، شەرم لە خوا بکەن، اتقوا اللە. خەسرە بچۆرە سەربان مناڵانە بێنەر خۆر. اتقوا اللە. حەقە توقاته، ئەوەندەی شایانی خوایە ئێوەندە ئەوەندە تەقوا بەدەست بێنن، ولا تموتن الا وانتم مسلمون، بە موسڵمانی نەبێ نەمرن، بە موسڵمانی نەبێ نەمرن، ئێ خۆ من چوزانم لە چ دەقەیەکا گیانم دەرەچێ، کەواتە ئەبێ هەموو دەقیقەیەک، هەموو هەناسەیەک من ئامادەیم هەبێ باش بم، باش بڵێم، حەڵاڵ بخۆم، کاری باش بکەم، بۆی لە هەر هەناسەیەکا من گیانم دەرچوو عاقیبەتم باش بێ و بە ئیمان و بە مسڵمانەتی بمرم. عاقبەت خێری ئەوەندە مهمە حەزرەتی ئیبراهیم یعقوب بمگەیەنە بە کاروانی پیاوچاکان کەواتە تۆی بەڕێزیش ئەبێ هەمیشە ئەم دوعایانە لەسەر زمانت بێ عەبدوڵای کوڕی عەمر خوایان لێ ڕازی بێ ئەڵێ بیستم لە پێغەمەری خوا ئەی فەرموو إن قلوب بني آدم كلها بين أصبعين من أصابع الرحمن دڵی هەموو بەندەکان وا لە بینی دوو پەنجەی قدرەتی خوادا كقلب واحد وەکو یەک دڵ يصرفه حيث يشاء مەیلی بێ بەم لایە بەو لا عیبات بۆیە پێغەمەری خوا هەمیشە ئەی فەرموو اللهم مصرف القلوب موهاجیران، موجاهیدان، ئەوانە بەتەمای ڕەحمەتی خوان، بەتەمای ئەوەن بە عاقیبەت خێری لەم دنیایە پێش پێچ بکەنەوە. بەڕێزان، ئەسبابی عاقیبەت خێری زۆرن، یەکەمینیان بریتییە لە النیە الصالحە، هیچ شتێک نیە ئەوەنەی نیەت مهم بێ دووهەم ئیخلاس خۆ یەکلاکردنەوە بۆ خوا ئەوەی ئەیکەی ئەوەی ئەی بەخشی ئەوەی ئەیڵێی بەس لەبەر خوا بێ بەشی خەڵکی تریتیانە بێ ئەمە دوو مەرجن بۆ ئەوەی کردەوەکانت قبول بێ ئەمانە ئەبنە ئەسبابی عاقبەت خێری دووهەم پارێزگاریکردن لە نوێژەکان، نوێژە فەرزەکان، یعنی نوێژت نەفەوتێ. جمعە و غەیری جمعە، پێنج فەرزە، نوێژەکان بیان پارێزی، بەردەوام بی لەگەڵیان، نەیەڵی نوێژەکانت بڕوا، لە حەدیسا هاتووە، من صلی البردین دخل الجنە، هەر کەسێ نوێژی بەیانی و نوێژی عەسر ئەنجام بدا بە جەماعەت بیانکا ئەچێتە بەهەشت، ئەگەر جەماعەتیشی بۆ نەکرا هەر بیکا هەر ئەچێتە بەهەشت. دووهەم، سێیەم، ئەسبابی عاقیبەت خێری بریتیە لە ئیمان و ئیسڵاح و ئیسڵاحی خۆت و ئیسڵاحی خەڵک خەڵکبان کەی بۆ لای خوا فەمەن ئامەنە و ئەسڵەحە فلا خوف عليهم ولا هم يحزنون ئیمان بێنی خۆت چاکەی دوای خەڵکیش بانکەی بۆ ئەو چاکیە هیدایەتی خەڵک بی ئەوەش ئەبێتە ئەسبابی ئەوەی کەوا عاقیبەت خێربی تەماحی دنیایان ناوێ چاویان بڕیوەتە فیردەوس چاویان بڕیوەتە لای خوا ئەوە ئەو ماڵم داناوە بۆ ئەوان عاقبەت هەر متەقیەکانەی بەنەوە یەکێتر لەوانە بریتە لە دوورکەوتنەوە لە گوناهە گەورەکان گوناهە گەورەکان خوا پەنامان با کە لەم زەمانە زۆر زۆرتر بوون و زەق بوون یەکێک لەوانە شەریک بۆ خوا قەراردانە لە زەمانی قورەیشا بەردیان دانا داوایان لێ کرد لات و عوزا و هوبەل هاواریان تێ کرد ئێستا وەک خۆت دێت و دەڕوا ئینسانە حیزبە پارەیە نازانم بڵێم چییە ئەمانە جێگەی ئەو بتانەیان گرتووەتەوە ئاگات لێبێ موشریک نەبی گەورەترین گونا گەورەترین گونا بریتێ لە هاوڵ بۆ خوادانان دوای ئەوە سوخواردن سوخواردن کە لای خەڵک بە ناوی جۆراوجۆر زۆرێک لە خەڵک سەری کردووەتە سو چی بکەم مامۆستا بەخوا محتاجم مناڵەکانم ئیدارە ناکەن مەجبورم بڕۆم ئەو پارە بێنم لەو بانقە خی گەورە فەرمی ئەگەر واز لە سو نایەنی ئیعلانی شەڕ بکە لەگەڵ خوا و لەگەڵ پێغەمەرە ئەگەر واز نایەنی ئیعلانی جەنگ بکە لەگەڵ خوا و لەگەڵ پێغەمەری خوا ئەمە ئەمە سو ئەمەیە خوا پەنامان با یاخوا خواردنی ماڵی هەتیو جا برازای بێ خوشکەزای بێ کچەزای بێ کوڕەزای بێ دراوسێی بێ خواردنی ماڵیەتی و گوناهی گەورەیە خوا پەنامان با یاخوا عرە خواردن گوناهی گەورەیە زیناکردن گوناهی گەورەیە ئینسان کوشتن گوناهی گەورەیە شایەتی درۆ گوناهی گەورەیە کاتێ هەرچی ئەکەی سونەتێکی پێغەمبەر یەخەت پێ ئەگرێ ئەنجامی بدە بۆی عاقیبەت خێر بی خاڵێکی تر دوورکەوتنەوە لە زوڵم و لە زاڵمان سەرکەشی نەکردن جەریمە نەکردن ناحەقی نەکردن، ماڵی خەڵکی نەخواردن، المسلم من سلم المسلمون من لسانه ویده، موسڵمان ئەو کەسەیە موسڵمانان لە دەس و زمانی سەلامەت بن، والمهاجر من هجر ما حرم اللە، موهاجر کەسێکە ئەوەی خوا قەدەغەی کردووە لێی واز دوور کا لێی دوور کەوێتەوە ڕاکا لێی. هیچ تاوانێک نیە سەریعتر بێ کە خوا هەق بسێنێ لە خاوەنەکەی لە زوڵم کردن و لە قەتعی سیلەی ڕەحم و خزمایەتی دەنگ وەرگتن لەگەڵ باوک و دایک برا و خوشک مام پور ئەوانەی کەوا خزمی تۆن دەنگیان ئەوە لە دنیا ئەوەی زڵم بکە خواقی لێسێنێ ئەوەی قەت ئیسیلەی ڕحم کا خواقی لێسێنێ ماڵ دەبەخشێ بە ڕۆژ و بە شەو بە ئاشکرا و بە نهێنی ئەوە ئەجری هەیە لای خوا وە ترسی نیە وە خەفەتیشی نیە کەواتە عاقیبەت خێرە ئەو کەسە سەخی بوون سەخاوەت بەعکسی ئەوە ڕەزیلی پەنا ئەگرم بەخوا ئەسبابی حسنی خاتمە العافیەت من البدع دوورکەوتنەوە لە بیدعا پێغەمبەران و صدیقین و شەهیدەکان و پیاوچاکان لە حەشرەکە لە ڕۆژی قیامەتە کەواتە وە عاقیبەت خێرە بۆیە هەوڵ بین محاولە بکەین خاڵی ئەخیر و دەیەم بریتە الدعاء بذلك للنفس خی پەروەردگارە فەرمێت دوعا بکەن هاوارم تێ بکەن ئودعونی خوایە داوای عاقیبەت خێریت لێ یەکەم ئێوەش داوا بکەن با بەم بەشە کۆتایی بێنم ئەگەر ماین و نەمردین عاقیبەت شەڕیەکە هەڵەگرم بۆ جمعی داهاتوو خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقیبەتمان خێر بکە ئیسلاحی حاڵمان بکە موفق و سەرکەوتومان بکە گەنجێک لەسەر عاقیبەت خێری حکایەتی گەنجێکی بچکۆلەیە بۆتانە گێرمەوە یەک دوو دقا گەنجێک لە یەکێ لە بازاڕەکانە پیاوێ ئەیگێڕێتەوە، گەنجێکی بێ سەروبەر بووە، نالەبار و نەگبەت بووە، ئەڵێ من سەیارەم لێ ئەخوڕی، لە بازاڕا بینیم گەنجێک تەنگی هەڵچنیوە بە ئافرەتێک، بە کچێک، بەم دیویا و بەو دیویا و ئافرەتەکەش هەر خۆی گرمۆڵە ئەکا و ئەیەوێ ڕزگاری بێ لە دەستی، بەڵام ئیتر گەنجەکە زۆری بۆیە ناوە، دیارە گەنجێکی سەرلێشێواو و سەرگەردان بووە، کو ئەو گەنجە زۆرانەی ئێستا لە ڕێگەی شتە پیسەکانەوە کاری نەشیاو ئەنجام ئەدەن ئەڵێ منیش ویستم ئەو کچە ڕزگار کەم نەسیحەتێکی ئەو کوڕە بکەم ئەم پیاوە ئەڵێ ئەڵێ کە دابەزیم لە سیارەکە ئیتر کچەکە ڕای کرد و ڕۆی کوڕەکەیش ڕۆی بەڵام بانگم کرد وتم کاکە وەرە بەخوا من نە ئاسایشم نە پۆلیسم هیچ نیم هەر برایەکی تۆم لەبەر خاتری خوا حەزم کردو قسە لەگەڵا بکەم ئەڵێ کەوام وت گەنجەکە هاتەوە بۆ لام دەسم خستە سەرشانی نەسیحەتم کرد ئامۆژگاریم کرد وتم گیانەکەم عەزیزەکەم تۆ ئەزانی ئەو حاڵی تۆ پێی هەڵەسی چەند نەشیاوە ئەگەرێکێ لەگەڵ خوشکەکەت بیکا لەگەڵ دایکەکەت بیکا کارێکی نەشیا و ناشیرینە لەخوا بترسە خوایەک بەو گەورەی و عەزەمەتە بەیانی چیەکەی ئەڵێ کوڕەکە چاوی فرمێسکی پیاتە خوارەوە و وتی، سپاست دەکەم. ئینجا ئەڵێ، پێش ئەوەی جیابینەوە تەلەفونەکەم لێ وەرگرت و ئەویش تەلەفونەکەی منی وەرگرت، وتم، ئەکرێ یەکتری ببینینەوە؟ وتی، بەڵێ ئەکرێ، هەرکایە حەزت کرد. ئەڵێ، سبەینێ بەیانی تەلەفونم بۆ کرد، وتم، السلام علیکم، فڵان ئەمناسی؟ وتی، ئەی چۆن ناتناسم؟ ئەو دەنگەی تۆ ئەو دەنگەیە کەوا هیدایەتی منی دا، لە تاریکی منی دەرهێنا، لە فیسق و فجور منی ڕزگار کرد، چۆن ناناسم، تۆ خۆشەویستەکەی منی. ئەڵێ مەوعیدێکمان دیاری کرد دوای عەسر یەکتری ببینین، بە ئیرادەی خوا ئەو ڕۆژە بەعزێ میوانم هات، تۆزێ دواکەوتم لە مەوعیدەکە. دوای عەسر نیوەڕۆ میوانم هات، میوانەکان ئیتر درەنگ هەڵسان، تۆزێ دواکەوتم، دوایی وتم بڕۆم نەڕۆم، وتم وەڵا هەر با بڕۆم باشە. ئەڵێ ڕۆشتم بەدەم مەوعیدەکەمەوە چووم بۆ ماڵیان، سەعاتێک دواکەوتووم لە مەوعیدەکە چووم بۆ ماڵیان، تەقەم دا لە دەرگا، ژنێک هاتە دەرەوە، باوکی هاتە دەرەوە وتم سەڵاوی خواتان لێبێ فلانە کەس لێرەیە ئەو کوڕە ناوی کوڕەکەی پێوتن ئەڵێ ئەویش سەیرێکی کردم وتم فلانە کەس لە ماڵەوەیە ئەڵێ ئەویش وتی ئەوە خۆڵی قەبرەکەیەتی ئیسا هاتین و لەسەر قەبران ناشتمان وتم چۆن مەعیدمان نەبوو منی سە تۆزێ لەمەوە پێش تەلەفۆن لەگەڵا کرد وتی وەڵا نوێژی نیوەڕۆی کرد دانیشت هەندێک قورآانی خوێن دوایی گەڕایەوە بۆ ماڵ تۆزێ خەوتنی قەیلولەی کرد ئینجا ویستمان هەڵی سێنین بۆی نانی نیوەڕۆ بخوا ئەزانین ئەمری خوای کردووە ئەو پێڵەن عاقیبەت خێری ئەو فلیمەکەی بەخێر کۆتایی پێهاو جا هەوڵبین لە کاری زشت و خراپ خۆمان پارێزین بۆی بەو جۆرە بڕین ئیشاء الله خوا لە گوناهی هەموو لایەکمان خۆشبی نەخۆشی زۆر دوعای خێرتان لێ داوا ئەکەن دوعایان بۆ بکەن خوا شیفایان با قەرزاری زۆر داوای دوعای خێرەکەن خوای ڕزگاریان کەی لە قەرزاری گەنجی زۆر و پیاوی زۆر بێ هاوسەرن داوا ئەکەن ئافرەتی زۆر بۆ دامەزراندن و شوکردن و ژنێنان خوایە ڕێیان بخەی لە خێر ماڵی زۆر داوای مناڵی ساڵحەکەن خوایە مناڵی ساڵحیان بیتێ